جا ئەگەر تۆ سەرت سوڕ بمێنێ ئەوە قسەی ئەوانە جێی سەرسوڕمانە کە دەڵێن، ئایا کاتێ کە مردین و بووینەوە بە خاک ئایا ئێمە سەر لە نوێ دروست ئەکرێینەوە؟ ئەوانە کەسانێکن کە بێ باوەڕ بوون بە پەروەردگاریان جا ئەوانە کۆت و زنجیر لە گەردنیاندایە و ئەوانە هاوەڵی ئاگرن کە بە هەمیشەیی دەمێننەوە تێیدا. بەپەلە داوای سزات لێدەکەن پێش چاکە و بەزەیی، کە بێگومان لە پێش ئەمانەوە زۆر هەبوون تۆڵەیان لێ سەنراوە و بەڕاستی پەروەردگارت خاوەنی لێبوردنە بۆ خەڵکی گەرچی ستەمکاریش بن، هەروەها بەڕاستی پەروەردگارت تۆڵەسێنێکی توندوتیژە. ولکل قوم هاد. وە ئەوانەی کە بێ باوەڕ بوون دەیان وت، ئەوە بۆ نەنێردراوەتە خوارەوە بۆی موعجیزەیەک لە لایەن پەروەردگاریەوە؟ ئەی محمد صلی اللە علیه وسلم تۆ هەر ترسێنەری و بۆ هەموو گەلێک ڕێنیشاندەرێک هەیە. بۆ ئەو ئادەمیە فریشتانێک کە بەدوای یەکدا دێن بە فەرمانی خوا دەیپارێزن لە زیان، بەڕاستی خوا بار و حاڵی هیچ گەلێک ناگۆڕێ هەتا ئەوان خۆیان بار و حاڵی خۆیان نەگۆڕن، وە کاتێک خوا بیەوێ هۆزێک تووشی بەڵا بن هیچ بەرگرێکی بۆی نیە هیچ بەرگرێکی بۆی نیە و جگە لەو هیچ یارمەتیدەر و پشتوانێکیان نیە. وهو شدید المحال. وە هەورە گرمە سوپاس و ستایشی ئەو دەکات، هەروەها فریشتەکانیش لە هەیبەت و ترسی ئەو ستایشی دەکەن، وە پەروەردگار هەورە بروسکەکان دەنێرێ و دەیدات لە هەر کەسێ کە بیەوێ، لە کاتێکدا ئەوانە دەمە دەمێ دەکەن دەربارەی خوا و ئەو هێز و توانای زۆر بەتینە. بڵێ کێ پەروەردگاری ئاسمانەکان و زەویە؟ بڵێ خوا، جا بڵێ، دەی ئێوە بێجگە لەو پشتیوانانێکتان هەڵبژاردووە بۆ خۆتان کە خاوەنی هیچ سوود و زیانێک نین بۆ خۆشیان، بڵێ ئایا کوێر و چاوساغ یەکسانن؟ یان ئایا تاریکییەکان و ڕووناکی وەک یەک وان؟ نەخێر، ئەی ئەوانە چەند هاوبەشێکیان بۆ خوا داناوە؟ یان ستومەکی تر وەک قاب و قاچاغ، کەفێک وەکو ئەو کەفی لافاوە پەیدا دەبێ، ئا بەو جۆرە خوا نموونەی حەق و بەتاڵ دێنێتەوە، جا کەفەکە دەڕوات و لەناو دەچێ، بەڵام ئەوەی کە سوود ئەگەیەنێ بە خەڵکی لە زەویدا دەمێنێتەوە، ئا بەو جۆرە خوا نموونەکان دەهێنێتەوە. ئەوەندەی تریشی لەگەڵ بێت دەیدەن لە بریتی و بەدەلی سزای ڕۆژی دوایی ئەوانە بۆیان هەیە لێپرسینەوەی سەخت و خراپ و جێگایان دۆزەخە ئای کە چەند شوێنێکی خراپە. أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى انما یتذکر اولو الالباب. جا ئایا کەسێک کە بزانێ بەڕاستی ئەوەی نێرراوەتە خوار بۆ تۆ لە لایەن پەروەردگارتەوە حەق و ڕاستە وەک ئەو کەسەیە کە کوێر بێت، بێگومان هەر ئەوانە بیر دەکەنەوە کە خاوەنی ژیریین. رَبَّهُمْ وَیَخَافُونَ سُوءَ الْحِسَابِ و ئەوانەن کە پەیوەستی دەکەن هەرچی خوا فەرمانی داوە کە پەیوەست بکرێ وەک بەسەر کردنەوەی خزمان و لە پەروەردگاریان دەترسن و لە خراپە و سەختی لێپرسینەوە دەترسن. السییئەتە ئولائیکە لهم عقبی الدار. وە ئەوانەن کە دانیان بە خۆیاندا گرت بە مەبەستی ڕەزامەندی پەروەردگاریان وە نوێژیان بەجێ هێناوە وە لەو ڕۆزیەی پێمان داون بەخشیویانە بە نهێنی و بە ئاشکرا وە بە چاکە بەرگری لە خراپە دەکەن بە چاکە خراپەکانیان دەسڕنۆ لادەبەن سەرئەنجامی چاکی ئەو دونیا هەر بۆ ئەوانە بەهەشتانێکی هەمیشەییە کە ئەوان دەچنە ناویەوە، هەروەها ئەوانەش کە چاک بوون لە باو و باپیرانیان و هاوسەرانیان و وەچە و نەوەکانیان، فریشتەکانیش دەچنە ژوورەوە بۆ لایان لە هەموو دەرگایەکەوە. سلام علیکم بما صبرتم. بەڵام ئەوانەی کە پەیمانی خوا هەڵدەوەشێننەوە لە پاش بەستن و گرێدانی و دەیپچڕن ئەوەی کە خوا فەرمانی داوە کە پەیوەست بکرێ و خراپەکاری دەکەن لە زەویدا هەر بۆ ئەوانە نەفرین و دووری لە بەزەیی خوا هەروەها بۆ ئەوانە سەرەنجامی خراپ. خوا ڕۆزی فراوان دەکات بۆ هەر کەسێک خۆی بیەوێ و کەمی دەکات بۆ هەر کەسێ بیەوێ و ئەوانە دڵخۆش بوون بە ژیانی دونیا لە کاتێکدا ژیانی دونیا هیچ نییە لە چاو ڕۆژی دواییدا بێجگە لە ڕابواردنێکی کەم نەبێ. ئەوانە کە بێ بڕوا بوون دەڵێن، بۆچی نەنێررا بۆی موعجیزەیەک لەلایەن پەروەردگاریەوە، ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ، بەڕاستی خوا هەر کەسی بوێ گومڕای دەکات کە شیاوی گومڕاکردنە، وە ڕێنمونی هەر کەسێک دەکات کە بۆ لای خوا گەڕابێتەوە. هەر بە شێوەی پێغەمبەرانی تر تۆمان ڕەوانە کردووە لەناو گەل و ئوممەتێکدا کە لە پێش ئەوانەوە گەل و ئوممەتی تر هاتوون و چوون، بۆ ئەوەی بیخوێنیتەوە بەسەریاندا ئەوەی نیگامان کردووە بۆت، لە کاتێکدا ئەوانە بڕوا ناهێنن بە خوای میهرەبان، بڵێ ئەو پەروەردگاری منە هیچ پەرستراوێک نییە بێجگە لەو، پشتم هەر بەو بەستووە، گەڕانەوەشم هەر بۆ لای ئەوە. بەڵام هەموو کاروبارەکان بەدەست خوان، دەی ئایا بێ هیوا نەبوون و نەیانزانیوە ئەوانەی کە بڕوایان هێناوە کە ئەگەر خوا بیویستایە هەموو خەڵکی دەخستە سەر ڕێگەی ڕاست و ئەوانەی کە بێ باوەڕ بوون هەمیشە بەڵای سەختیان تووش دەبێت بەهۆی ئەوەی کردوویانە یان ئەو بەڵایە لە نزیک ماڵەکانیانەوە ڕوودەدات هەتا بەڵێنی خوا دێتە دی، بەڕاستی خوا بەڵێنی خۆی بەدی دەهێنێ. بڵێ ناوی ئەو بت و هاوبەشانەم بۆ بڵێن، یان ئێوە هەواڵ دەدەن بە خوا بەوەی کە بە خەیاڵی ئێوە نایزانێ لە زەویدا؟ یان قسەی ڕووت و بێ مانا دەکەن؟ نەخێر، خوا هاوبەشی نییە. بەڵکو ئەوانەی بێ باوەڕ بوون فێڵ و پیلانی خۆیان بۆ ڕازێنرایەوە و بەرگری کران لە ڕێگەی ڕاست، هەرکەسیش خوا گومڕای بکات ئەوە هیچ ڕێنیشاندەرێکی بۆ نییە. الیه ادعوا و الیه مآب. ئەوانەش کتێبێکمان پێدابوون شاد دەبن بۆی نێرراوەتە خوارەوە بۆت، وە هەندێ لە گرۆ و تاقمەکان هەن هەندێ لەو ئینکار دەکەن، بڵێ من تەنها فەرمانم بەوە پێدراوە کە خوا بپەرستم و هیچ هاوبەشێکی بۆ دانەنێم، هەر بۆ لای خوا خەڵکی بانگ ئەکەم، گەڕانەوەشم تەنها بۆ لای ئەو خوایەیە. بەو شێوە ئەو قورئانەمان ناردۆتە خوارەوە بۆ تۆ کە فەرمانێکی عەرەبیە، سوێند بە خوا بەڕاستی ئەگەر تۆ شوێنی ئارەزواتی ئەوان بکەوی لە دوای ئەو شارەزاییەی کە هاتووە بۆت هیچ پارێزەرێکت نابێ لە سزای خوا. ولقد ارسلنا رسلا من قبلک وجعلنا لهم ازواجا وذریە وهو سریع الحساب. ئایا بێباوەڕان سەرنجیان نەداوە کە ئێمە زەویی کافران کەم دەکەینەوە لە هەموو لایەکانییەوە و خوا بە ویستی خۆی بڕیار دەدات، کەس ناتوانی بڕیاری ئەو بگۆڕێ یان هەڵوەشێنێتەوە و ئەو لێپرسینەوەی خێرایە. وە بێگومان ئەوانەی پێش ئەمانیش فێڵ و پیلانیان گێڕا بەڵام هەموو نەخشە و پیلانەکان هی خوایە خوا دەزانێ هەموو کەس چی دەکات وە لەمەو دواش بێ باوەڕان دەزانن سەرەنجامی هەردوو جیهان بۆ کێ دەبێت. ویقول الذین کفروا لست مرسلا. تۆش ئەی محمد صلی اللە علیە وسلم پێیان بڵێ، خوا بەسە شایەد بێت لە نێوان من و ئێوەدا، هەروەها ئەو کەسەش کە شارەزایی کتێبی ئاسمانی لایە.